بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. بسم اللە الرحمن الرحیم ساتێ یاد ڕۆحم سەودا سەری ناوت بۆ ساتێکی ئەمانی تۆ. دڵم پڕ سوێیە سۆزە گرێ بۆ ساتێکی زەمانی تۆ بۆ پێغەمەری نازدار علی سڵات وسلام ساتێ یاد بە یادی پێغەمەری خواوە علی سڵات وسلام ڕۆحم سەودا سەری ناوت بۆ ساتێکی ئەمانی تۆ دڵم پرسوێە سۆزە گرێ بۆ ساتێکی زەمانی تۆ لە شەوگاری نەفامیما گۆچان و دەست و پێ ئەکتم سپێدەی بێ بەیانی تۆ فەجری تۆ دەرکەوێ بۆ ئەوەی ڕۆژەکەشم هەر ڕوونە بەس لێم تاریک بووە چاوەڕێم لە ڕۆژی ڕوونا سپێدەی بێ بەیانی تۆ حەزێ بۆ ساتێ یادی تۆ زەمین تاک و حیجاز تەیکە یعنی بیپێچێتەوە و بڕوە هەتاکو ئەگاتە ئێ بۆ ساتێکی یادی تۆ ئەم زەمینە هەموی ئەم مەسافە زۆرە بپێچێتەوە و بگاتە حیجاز ئەبێ ژینی هەموو دانێ بۆ ساتێکی میوانی تو سەر و شان و دەس و هەردوو بنی پێت ماچ ئەکەم ئۆخەی کە تاسوقی شکا خۆزگەم لە خەونێکی جیهانی تو یعنی من لە خەوەکەیا بینیومە کە من شان و دەست و بنی هەر دوو پێ و ماچەکەم و ئەژڵێم ئۆخەی خۆزگەی کە تاسوقم شکا کە ئەو شەیدا بوونەم ئەو هۆگر بوونەم ئەو حەزەم هاتە دی کە وەلەو لە خەونی شایە بەڵام الحمد لە وا هاتە دی چیادێکە لە مەزنی تۆ هەموو چرکەی شەو و ڕۆژێ بە ملیۆن کەس ئەڵێن ئەشهەد بنی هەردوو پێم ماچ کردووی و ئوتوومە ئۆخەی خۆزگەی کە ئەو شەیدا بوونم ئەو حەزەم هاتە دی وەلەو لە خەونیشایە چیادێکە لە مەزنی تۆ هەموو چرکەی شەو و ڕۆژێ هەموو ئان و ساتێک لە هەموو شەو ڕۆژێکی ئەم سەرزەمینەیە بە ملیۆن کەس ئەڵێن ئەشهد بۆ نازناوێکی شانی تۆ یعنی بۆ نازناوێکی شەنی تۆ کە ڕسول اللهی سەڵات و سەلامی خوای لێ سەروەریشت گەورەییەکەی تۆش هەر لێرەشایە بعبده چکە خوای پەروەردگار تایبەتی کردوە کە ئەفەرمێ سبحان الذی اسری بعبده کە تۆ کە خۆت ئەسرارت ئەسرایە سەروەریشت بعبده قبوڵم کە کۆیلە بم من بۆ هەر کامێ لە یاوەرانی قبوڵم کە ببم بە کۆیلەیەک بۆ هەر یەکێک بۆ هەر یەکێک لەو سەحابە بەڕێزانی دەوروبەری خۆ هەموو دینداری عالەم گەر خۆ بە قوربانی ناوت کەن هەموو دیندارەکان هەموو مسلمانەکانی جیهانە گەر خۆیان بە قوربانی ناوت کەن بە قەرزارییان بینی بۆ چرکەی سات و ئانی تۆ چونکە تۆ پێغەمبەری تۆ پەیامی خوات هێناوە تۆ مایە هیدایەت دانی ئەم هەموو خەڵکەی ئەگەر ئەم خەڵکە هەمویان خۆی بە قوربانی ناوت بکەن هێشتا ئەوان قەرزارن قەرزاری ئانون ساتوئانەکانی خۆتن ئەوی جوامێری ئومەتتە لە یادی هجرەت و بەدرا بەڕیز ڕۆحیان لەسەر دەستە بۆ یادێکی مەدانی تو ئا ئەوانەی ئەیان بینی جوامێرن دیندارن ئازا و نەبەز و دلێرن هەموو ڕۆحیان لەسەر دەستە بۆ یادێکی مەدانەکەی کە تۆ تایە وەستا بووی جارێکی ترێ خوێنمەوە ئەمجار ڕۆحم سەوداسەری ناوت بۆ ساتێکی ئەمانی تۆ دڵم پڕ سوێیە سۆز ئەگرێ بۆ ساتێکی زەمانی تۆ لە شەوگاری نەفامیمە گۆچان و دەست و پێ ئەکوتم بۆ هەر هەنگاوێ محتاجم بە ساتێکی بەیانی تۆ شەوە و شیوەن ئەجێڕم من بە تەنهام و ڕیابازم چاوەڕێم لە ڕۆژی ڕوونە سپێدەی بێ بەیانی تۆ حەزێ بۆ ساتێ یادی تۆ زەمین تاکو حیجاز تەی کا ئەبێ ژینی هەموو دانێ بۆ ساتێکی میوانی تۆ سەر و شان و دەس و هەردوو بنی پێت ماچ ئەکەم ئۆخەی کە تا سووقی شکا خۆزگەم لە خەونێکی جیهانی تو چیادێکە لە مەزنی تۆ هەموو چرکەی شەو و ڕۆژێ بە ملیۆن کەس ئەڵێن ئەشهد بەڕیز ڕۆحیان لەسەر دەستە بۆ یادێکی مەیدان.